خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا جارێکی تر خوای پەروەردگار دەرفەتی داین بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی چیڕۆکە و بیرۆکەی دکتۆر تاریقی سویدان. لە ئەڵلقەی دوازدەم گەیشتین بە کەسایەتی دوازدەم ناپلیۆن پۆناپەرت بە ناونیشانی شۆکی شارستانیەتی لەمیانەی شەڕی خاچ دروشمەکاندا، ئەوڕوپاییە دواکەوتوەکان کەوتنە بەرامبەر شارستانیەتێکی ئیسلامی کە ئەوکاتە فەرمانڕەوای جیهانی دەکرد. ئەوڕوپا توشی شۆکی شارستانی بوو، هەڵسانەوەی نوێی لێکەوتەوە. دەوران گۆڕا و پێوەری جیاواز هاتە کایەوە و لە نائاگایی موسوڵماناندا کە مێشکیان داخستبوو، هەوڵ و کارەکانیان لە شتی لاوەکیدا خەرج دەکرد و لە سایەی کێشەی سیاسی و شارستانی بەردەوامدا دەژیان. تا دەنگی تۆبەکانی ناپلیۆن لەو کاتەی خاچی میسری دەکوتا بە ئاگای هێنانەوە، مسوڵمانەکان لێرەدا کەوتنە بەردەم شۆکی شارستانیەتی پێچەوانە و خۆیان لە بەردەم دابڕانێکی شارستانی قووڵدا بینیەوە. ئەنجامیش ئەوە بوو جیهانی عەڕەبی و ئیسلامی کەوتنە ژێرباری کۆلۆنیالیزمی نوێوە. ناپلیۆن پۆناپارت یان ناپلیۆنی یەکەم لە ساڵی هەزار و حەوت سەد و شەست و نۆ تاوەکو هەزار و هەشت سەد و بیست و یەک سەرکردەیەکی سەربازی فەڕەنسی بووە و نموونە بووە بۆ شارەزایی و کامەرا کارامەیی سەربازی لە سەردەمی خۆیدا و لەوانەیە ناسراوترین کەس بێت بە درێژایی مێژوو لەوانەی پلەی لیوا و بەرەو سەرەوەیان هەبووە ناپۆلیۆن ئیمپەڕاتۆریەتێکی دروست کرد کە زۆربەی خۆرئاوا و ناوەڕاستی ئەوروپای گرتەوە، ناپلیۆن ساڵی هەزار و حەڤ سەد و حەفتا و نۆ کاتێک تەمەنی نۆ ساڵ بوو، چووە قوتابخانەیەکی سەربازی فەڕەنسی و لە تەمەنی شازدە ساڵیدا پلەی ملازمی دووەمی لە قوتابخانەی وەرگرت و لە هێزی تۆپخانەی فەڕەنسا دامەزرا، لە تەمەنی بیست و دوو ساڵیدا بۆ پلەی ملازمی یەکەم بەرز بووە و ساڵی دواتریش بوو بە نەقیب. لە ساڵی هەزار و حەڤ سەد و نەوەد و شەش ەوە نەمسا وەک دوژمنی پلە یەکی فەڕەنسا دەرکەوت، دوای ئەوەی جەنگ لە نێوان هەر دوو وڵات سەری هەڵدا، ناپلیۆن سەرکردایەتی سوپای فەڕەنسای دەکرد، بەسەر ئەو وڵاتەدا زاڵ بوو. لە ماوەی کەمتر لە ساڵێکدا چوار سوپای بەزاند کە هەموویان لە سوپاکەی خۆی گەورەتر بوون. ئەمە لە کاتێکدا کە تەمەنی تەنیا بیست و حەفت ساڵ بوو. لە تشرینی یەکەمی ئەو ساڵەدا فەڕەنسا و نەمسا پەیماننامەی ئاشتیان مۆر کرد و بەپێی ئەو پەیماننامەیە فەڕەنسا خاچێکی فراوانی خرایە سەر ناپلیۆن گەڕایەوە بۆ پاریس و وەک پاڵەوانێک پێشوازی لێکرا. ناپلیۆن تا ئەو کاتە پلانی ستراتیژی سەربازی یەکجار سەرکەوتی دادەنا کە بوون بە بناغەی پەلامارەکانی دواتری. پلانەکانی ئەو بوون پەلامار دەست پێ بکرێت و زۆرترین هێزی گونجاوی یەدەک لە هێڵەکانی پشتەوە بمێنێتەوە. ئینجا بە دوای خاڵەکانی لاوازی دوژمندا بگەڕێن و لە کاتی گونجاودا هەموو قوڕسایی خۆیان بخەنە سەر ئەو خاڵە. میسڕ لە سەردەمی ئەیوبیەکاندا دووچاری دوو پەلاماری خاس دروشمەکان هاتەوە، یەکەمیان هەڵمەتی پێنجەمی بوو لە ساڵی هەزار و دوو سەد و بیست و یەک و دووەمیان هەڵمەتی حەوتەم بوو لە ساڵی هەزار و دوو سەد و پەنجا بە فەرماندەیی شا لویسی نۆیەم و هەردوو هەڵمەتەکەش دووچاری شکستی سەخت هاتنەوە هەر بۆیە داگیرکردنی میسڕ یەکێک بوو لە ئاواتەکانی سیاسەتمەدارانی فەڕەنسا و بە دوای چانسێکەوە بوون بۆی ئەو ئاواتەیان بێتەدی ئەو کاتەی دەوڵەتی عوثمانی لاوازی ڕووی تێکرد چاو تێبڕینی فەڕەنساش زیاتر بوو چارل ماگالۆنی کنسوڵی فەڕەنسا لە ئەسکەندەریە لە نویت شوباتی 1990 دا و بەر لە هێرشەکەی فەڕەنسا بۆ سەر میسر راپۆرتێکی تێر و تەسەری بۆ حکومەتی وڵاتەکەی بەرز کردەوە تێیدا داوای کرد پەلە بکرێت لە داگیرکردنی میسر. ئەو ڕاپۆرتە گرنگیەکی زۆری هەیە لە مێژووی هێرشەکەی فەڕەنسا بۆ سەر میسر و تێیدا باز لە پەیوەندەکانی فەڕەنسا و میسر دەکات هەر لە کۆنەوە سوودی داگیرکردنی ئەو ناوچەیە دەخاتە ڕوو باز لە ئامرازەکانی جێبەجێکردنی هێرشەکە دەکات لە ئامادەکردنی سەرباز و کەشتی و پلانی سەربازی، ماگالۆن داوایش دەکات داب و نەریتی خەڵکی میسڕ و سروتە ئایینیەکانیان ڕەچاو بکرێن و کار بۆ ڕاکێشانیان بکرێت و ڕێز لە زانا و ڕیش سپیەکانیان بگیرێ لەبەرئەوەی زاناکان پایەکی بەرزیان هەیە لای میسڕیەکان فەڕەنسا لە دوازدە ی نیسانی هەزار و حەڤ سەد و نەوەد و هەشت دا بڕیاری داگیرکاری دا و سوپای خۆرهەڵاتی خستە ژێر فەرمانی ناپلیۆن پۆناپەرتەوە. ئامادەکارییەکان دەستیان پێکرد و ناپلیۆن خۆی فەرماندەی ئەفسەر و زانایانی هەڵبژارد و لیژنەیەکی بە ناوی لیژنەی هونەر و زانست دروست کرد و چاپخانەیەکی بە زمانی عەڕەبی ئامادە کرد تا لە هێرشەکەدا لەگەڵ خۆی بیبات. کەشتیگەلی سوپای فەڕەنسا لە بەندەری تۆڵۆنەوە کەوتە جوڵە کە نزیکەی سێ سەد کەشتی پێکات بوو، نزیکەی سی و شەش هەزار سەربازی لەخۆ گرتبوو، پەنجا و پێنج کەشتی جەنگیش هاوڕێتی دەکرد. کارەکە بە نهێنی ئەنجامدرا، بە جۆرێک سەربازەکان نەیاندەزانی کەشتیگەلەکەیان ڕوو لە کوێ دەکات. هەواڵی جوڵانی کەشتیگەلی فەڕەنسا گەیشتە بەریتانیا کە دوژمنی سەرسەختی بوو، بەڕیتانیا پێی وابوو فەڕەنسا دەیەوێت شێبرشێ لەگەڵ لیبیا بکات و ناوچەکەی لەگەڵدا دابەش بکات هەر بۆی بەڕیتانیاش کەوتە خۆ و هۆراتیۆ نیلسۆنی فەڕەماندەی گەشتیگەلی ڕەوانە کرد و سێ ڕۆژ بەر لە گەشتنی کەشتیگەلەکەی فەڕەنسا گەیشتە ئەسکەندەیە و وەفدێکی ناردە لای محەممەد کەریمی فەرمانڕەوا و لە نیازی فەڕەنسیەکان ئاگاداری کردەوە بەوەی دەیانێت شارەکە داگیر بکەن و یارمەتیدانی ئینگلیزەکانیان بۆ یارمەتیدان لە ڕووبەڕووبوونەوەیان خستەک ڕوو بەڵام فەرمانڕەوا ئەوەی ڕەت کردەوە و بە فێڵەکی ئینگلیزەکانی دانا بۆ داگیرکردنی ئەسکەندەریە. ڕۆژی دووی تەمموز ساڵی هەزار و حەفت سەد و نۆت و هەشت فەڕەنسییەکان گەیشتن و بە هۆی جیاوازی زۆری هێز و چەکەوە میسریەکان دوای بەرگرییەکی کەم شارەکەیان دا بەدەستەوە. ناپلیۆن دەیزانی پەیوەندی مێژووی ئایینی نێوان میسر و عوسمانییەکان قووڵ و بەهێزە، بۆیە نەیدەویست دەستدرێژی بەرامبەر بە مافەکانی سوڵتانی عوسمانی بنوێنێت. بەڵام، ئەم سیاسەتە میسڕیەکانی نەخەڵەتاند و کەوتنە بەرگری کردن. فەڕەنسیەکان ڕۆژی دواتر لە دوو ڕێگەوە بەرەو قاهیرە بەڕێکەوتن، یەکیان لە ڕێی وشکانی و ئەوی تریان لە ڕێی ئاوی نیلەوە تا لە نزیک شارەکە بەیەک بگەن. فەڕەنسیەکان لەو کاتەی بەرەو قاهیرە بەڕێکەوتن دووچاری بەرگریەکی توندی مەسرەکان بوونەوە ڕۆژی سێزدە ی تەمموز یەکەمین ڕووبەڕووبوونەوەی ئاویی لە نێوان بەلەمەکانی مەمالیک و فەڕەنسییەکان ڕووی دا و جووتیاران لە هەر دوو کەناری ڕووبارەکەوە پەلاماری بەلەمە فەڕەنسییەکانیان دا، بەڵام دیسان بەهۆی پێشکەوتوویی چەکەکانیانەوە شەڕەکەیان بەلای خۆیاندا یەکلا کردەوە و موراد بەگی فەرماندەی مەمالیک ناچار بوو بەرەو قاهیرە بکشێتەوە. موراد بەگ جارێکی تر لە ڕۆژی بیست و یەکی تەمووز لە ناوچەی ئیمبابا ڕووبەڕووی فەڕەنسییەکان بووەوە، لەو ڕووبەڕووبوونەوەیەدا حەفتا فەڕەنسی و هەزار و پێنج سەدیش لە مەمالیک کوژران و ژمارەیەکی زۆریشیان لە ئاوەکەدا خنکان. فەڕەنسییەکان ئەو شەڕەیان ناونا شەڕی هەڕەمەکان. ڕۆژی بیست و دووی تەمووز دەسەڵاتدارانی تورک لە قاهیرە خۆیان بەدەستەوەدا و کلیلەکانیان بۆ ناپلیۆن نارد. ئەویش ڕۆژی دواتر بەهێزێکی زۆرەوە چووە ناو شارەکەوە. ناپلیۆن دەیویست بە دەرخستنی ڕێز و خۆشەویستی بۆ میسریەکان و دەوڵەتی عوثمانی و ئاین و داب و نەریتی خەڵکەکە جێپێی خۆی قایم بکات تا میسر بکاتە بکات بە کۆڵۆنی بنکەیەکی سەربازی کە بتوانێت لەوێوە لێدانی بەهێز ئاراستەی بەڕیتانیەکان بکات. ناپلیۆن دیوانی قاهیرەی بۆ بەڕێوەبردنی شارەکە دامەزراند، کە دیوانێکی ڕاوێژکاری بوو لە نۆ کەسایەتی پێکهاتبوو، ڕێگریشی لە سەربازەکانی کرد لەوەی تاڵان و برۆی شارەکە بکەن، بەڵام ئەو باجەی هێشتەوە کە مەمالیکەکان بۆ پارەدان کردنی هێزەکانیان سەپاندبوویان، ڕێزگرتنی بۆ ئایین ڕاگەیاند و شایەتومانیشی هێنا، ناپلیۆن لە نامەیەکی خەڵەتێنەردا بە عەڕەبییەکی لاواز نووسیویەتی، ئەوانیش دڵسۆزانە حەزرەتی سوڵتانی عوثمانیان خۆش دەوێت خدا مڵکی بەردەوام بکات خدا پایەداری سەربازانی فەڕەنسیەکان بەردەوام بکات خدا نەفرەت لە مەمالی بکات و حاڵی گەلی میسریش باش بکات ناپلیۆن خۆی وەک فەرمان ڕەوایەکی مسلمان پیشاندا و خەڵکەکە پێیان دەوت عالی ناپلیۆن پۆناپەرت و بەجلوبەرجی خۆرهڵاتی و ئەمامۆ دەسوڕایەوە ڕۆژانی هەینیش دەچووە مزگەوت و بەشداری سرووتە ئاینەکانی و نوێژیشی دەکرد، بەڵام ئەوە تەنیا نواندن بووە و ئەو هەرگیز موسڵمان نەبووە. ناپلیۆن لەگەڵ ئەو زانایانەی لەگەڵیدا بوون کە ژماریان سەد و پەنجا زانا بوو سەرباری زیاتر لە دوو هەزار پسپۆڕ لە وێنەکێش و کیمیازان و پزیشک و فەلەکناس کۆبووە تا ڕێوشوێن بۆ زاڵبوون بەسەر نەخۆشی تاعون دابنێت و پلانی بۆ دامەزراندنی پیشەسازی نوێ و خزمەتگوزاری پۆستە و گواستنەوە و ئاودێری و بەستنەوەی ڕووباری نیل بە دەریای سوورۆ دانا. ئەو زانا پسپۆڕانەی لەگەڵ ناپلیۆندا بوون هەموو خاچی میسریان تەیی کرد، لە باکوورەوە بۆ باشوور هەموو شتێکیان لەبارەی شارستانیەتی میسرەوە کۆکردەوە و کتێبێکی بیست بەرگیان بە ناوی یوەستی میسرەوە لێ بەرهەمهێنا. ساڵی هەزار و حەڤ سەد و نۆت و نۆ بوو. هاردی زانای فەڕەنسی لە نزیک ئەسکەندەریا بەردی ڕەشیدی دۆزیەوە کە بە دوو زمان و سێ جۆر خەت هیرۆگلیفی و دیمۆتیکی و یۆنانی نووسینی لەسەر بوو. لێرەوە بنەمای ڕێبازی وەرگێڕانی دەقە هیرۆگلیفییەکان دامەزرا و دەرگای شارستانیەتی دێرینی میسڕی پێکرایەوە. لێرەدا دەبێت دان بەوەدا بنێین کە کۆلۆنیلیاستەکان هەندێک جار چاکسازی ئەوتۆ دەکەن کە فەرمانڕەوا خۆجێییەکان بیریان لێ نەکردۆتەوە. بەڵام ئەوەمان لەبیر نەچێت فەڕەنسییەکان ویستی سڕینەوەی ناسنامەی هەر وڵاتێکیان هەبووە کە داگیریان کردووە و ناسنامەی خۆیانیان بەسەردا سەپاندووە، ئەوەتا تا ئێستاش کاریگەری زمانەکەیان بەسەر زمانی خەڵکی جەزائیر و تونس و مەغریبەوە ماوە، دوای تێپەڕبوونی ئەوەندە ساڵە بەسەر کۆتا پێهاتنی داگیرکاری و کۆلۆنیال کردنەوە، ئەمە سەرباری ئەو هەڵسوکەوت و ئاکارەنەی عەلمانییەکان کە دەستبەرداری ناسنامەی خۆیان بوون، پێیانەوە پابەندن. ناپلیۆن کاتێک کەشتیگەلەکەی لە ئەسکەندریە جێهێشت فەرمانی بە ئەدمیراڵ فرانسۆ پۆڵ کرد باری کەشتیەکان دابگرێت و بەخێرایی ناوچەکە جێبهێڵێت نەبادە بەڕیتانیەکان بگەنە سەریان و ناچاری ڕوبەڕوبوونەوە ببن بەڵام بەهۆی خراپی کەش و هەواوە نەیتوانی بڕوات و لە کەنداوی ئەبوقیر لایدا نیڵ سۆنی فەرماندەی کەشتیگەلی بەڕیتانیا لە سێزدە ی تەموزی هەزار و حەڤت سەد و نۆ تهشت دا کەشتیەکانی بینی و بە خێرایی پەلاماریدان بەسەر فەڕەنسیەکاندا سەرکەوت ئەدمیڕاڵ فڕانسۆ پۆڵ و ژمارەیەکی زۆری ئەو سەربازانەی لەگەڵیدا بوون کوژران کاتێک هەواڵی ئەم شکستە گەورەی گەیشتە ناپلیۆن لە قاهیرە زانی ئیتر داگیرکردنی میسڕ مانای نەماوە بە تایبەت کە لە دەریا وشکانیەوە گەمارۆ دراوە و کەوتووەتە بەر ڕەحمەتی خەڵکی وڵاتەکە و ژینگە نەخوازراوەکەیەوە. کێشەی زیاتر یەخەی بە ناپلیۆن و سوپاکەی گرت. ڕۆژی شازدە ی تشرینی دووەم خەڵکی قاهیرە شۆڕشێکیان دژ بە فەڕەنسیەکان بەرپا کرد. فەڕەنسیەکان زۆر بە توندی وەرامیان دانەوە. ناپلیۆن فەرمانی دا هەر کەسێک چەک هەڵبگرێت و یاخی ببێت لە مدری بدرێت. فەڕەنسییەکان هەرچەندە جەخت دەکەنەوە لەوەی هێرشەکەیان سروشتێکی زانستی هەبووە، بەڵام لە ڕاستیدا سوپای ناپلیۆن سڵی لە بۆردومانکردنی ئەزهەر و کوشتنی زانایانی و لەناوبردنی کتێب و دەستنووسەکانی نەکردووەتەوە، بگرە هەوڵی ڕووخاندنیشی داوە. ناپلیۆن کە زانیاری پێگەیشت تورکەکان لە هەوڵی ئەوەدان سوپایەک بۆ گەڕانەوەی میسڕ ئامادە بکەن، کەوتە ئامادەکردنی سێزدە هەزار کەس و بەرەو سنووری شام بەڕێکخستن. هێزەکەی ناپلیۆن لە ڕۆژی دەی شوباتی 1999 دەستی بە جوڵان کرد و شاری عڕیشی داگیر کرد و درێژەی بەڕێڕەوەکەیدا لە بیابانی سینا هێزەکەی ناپلیۆن ڕۆژی سێی ئازاری 1999 لە بەردەم شاری یافادا وەستا کە قەڵایەکی بەهێز و دانیشتوانێکی بەرگریکاری هەبوو ناپلیۆن مەرجەکانی خۆی بۆ ناردن بەڵام دانیشتوانی شارەکە مەرجەکانیان ڕەت کردەوە ئەندازیارە سەربازیە فەڕەنسیەکان توانیان دیوارەکانی قەڵاکە کون بکەن و سەربازەکان لێوە چوونە ژوورەوە هەموو ئەو کەسانیان کوشت کە بەرگیریان کردبوو شارەکەشیان تاڵان کرد ناپلیۆن لە هەوڵی داگیرکردنی فەڵستینیدا نامەیەکی بۆ جوولەکەکان نردووە ئەو نامێ دەیسەلمێنێت کە مسلمان نەبوو و ڕقێکی زۆری بەرامبەر مسلمانان هەبووە ناپلیۆن بەردەوام بوو تا ڕۆژی هەژدەی ئازار گەیشتە شاری عەککە کە قەڵایەکی پتەوتری هەبوو گەمارۆیدا فەڕەنسیەکان بەبێ تۆپ گەماران خست بووە چونکە کاتێک دانویست لە ڕێی دەریاوە تۆپەکانیان لە ئەسکەندەریەوە بگوازنەوە کەشتیگەلی ئینگلیز دەستی بەسەردا گرتبوو تۆپەکانی ڕادستی دانیشتوانی عکا کردو لە کاتی گەمارۆ دانیشیدا خواردن و پێداویستی بە خەڵکی شارەکە دەدا ڕۆژی بیستی ئایار و دوای ئەوەی دوو مانگ بەسەر گەمارۆدانی عەکا تێپەڕ بوو، قوربانییەکی زۆریان دا، ناپلیۆن فەرمانی بە سەربازەکانی دا بچێژنەوە هەموو ئاواتەکانی لە داگیرکردنی عەکا و گەڕاندنەوەی قوستەنتەنیە و دەستبەسەرداگرتنی تەواوی خۆرهەڵات لەبار چوون. سوپا ماندووەکەی فەڕەنسا ڕۆژی چواردە ی حوزەیران و دوای گەشتێکی تاقەت پڕووکێن کە بیست و شەش ڕۆژی پێچوو لە میانەیدا سێ سەد میلی بڕی گەیشتەوە قاهیرە. ڕۆژی یازدە ی تەمووز، عوسمانییەکان هێزێکی گەورەیان لەسەر سەد کەشتیدا بوو لە کەنداوی ئەبوقیر داگرت، بە ئامانجی ئەوەی فەڕەنسییەکان لە میسر دەربکەن، ناپلیۆن لە قاهیرەوە سەرکردایەتی هێزێکی لە باشترین جەنگاوەرەکانی کرد و بەرەو باکوور بەڕێکەوت و دووچاری شکستێکی گەورەی کردنەوە. ناپلیۆن چێژی لەم سەرکەوتنە نەکرد، چونکە هەواڵی پێگەیشت کە هاوپەیمانی ئەوروپی دووەم فەڕەنسای لە ئەڵمانیا وەدەرناوە، دەستی بەسەر ئیتاڵیادا گرتووە و تەواوی سەرکەوتنەکانی کەوتنە بەر ڕەشەبای شکست ناپلیۆن خۆی و سوپا ماندووەکەی بینیەوە کە لە هەموو لایەکۆ گەمارۆ دراون و لە ژێر هەڕەشەی لە ناو بردندان هەر بۆیە ناپلیۆن فەرمانێکی لە حکوومەتتی فەڕەنساوە پێگەیش کە دەست بەجێ بگەڕێتەوە پاریس ناپلیۆن هەر چۆنێک بوو توانی لە گەماروی بەڕیتانیەکان دەربچێت و بگەڕێتەوە ڕێگەی بەرەو دەسەڵات ببڕێت ناپلیۆن لە شوێنی خۆی جان باپتیست کلیبەری دانا تا سەرپەرشتی هیواکانی بەهێشتنەوەی میسڕ لە ژێر دەسەڵاتی فەڕەنسادا بکات. زۆری پێنەچوو کلیبەری جێگرەوەی ناپلیۆن لەلایەن سلێمان حەلەبیەوە کوژرا و کەشتیگەلی فەڕەنسا دووچاری پەلامارێکی بەهێز هاتەوە و بە تەواوی تێک شکێنرا و پاشماوەی فەڕەنسیەکان ناچار بوون پەیماننامەی ڕادەستکردنەوەی میسر ئیمزا بکەن و لەسەر کەشتیە بەڕیتانیەکەوە و بگەڕێنە وڵاتی خۆیان ئەمەش کۆتای یەکێک لە گرنگترین قۆناغەکانی مێژووی میسرە بە کۆتا پێهاتنی هێرشەکەی فەڕەنسا بۆ سەر میسر دەسەڵاتی مەمالیکەکان کۆتایی هات و ئەستێرەی محەممەد علی گەشە و قۆناغی دەوڵەتی سربەخۆی میسر دەستی پێکرد یەکێک لە ئەنجامەکانی ئەو هێرشە بژانەوەی گیانی بەرگری و جیهاد بوو لە دەرونی خەڵکی میسر و شام و تەواوی ئەو شوێنانەی داگیرکاری گرتنیەوە یەکێک لە سەیرترین ئەو بەڵگەنامانەی لە ناپلیۆنەوە جێ ماون، وەسیەتەکەیەتی بۆ کلیبەر کە تێیدا دەڵێت، ئەگەر ویستت ماوەیەکی زۆر فەرمانڕەوایی میسر بکەیت، پێویستە ڕێز لە هەستی ئایینی خەڵکەکەی و حورمەتی ماڵەکانیان بگریت. لە بەڵگەنامەیەکی تریشدا دەردەکەوێت، ناپلیۆن خەونی ئەوەی هەبووە کەناڵی سویس لێبدات و ڕێ لە بەهەدەرچوونی تەنانەت یەک دڵۆپی ئاوی نیلیش بگرێت. ئەگەر بۆ ماوەیەکی زۆر حوکمی وڵاتی میسری بەدەست بمێنێتەوە ویستویشیەتی میسر بکات بە بنکەیەک تا لەوێوە ئیمپراتۆریەتێکی گەورە لە خۆڵهڵاتی سویس دابمەزرێنێت لە سنوورەکەی ئێران و ئەفغانستان بگرێتەوە و وتیەتی هیچم لە ئەسکەندەری مەزن کەمتر نییە بەڵام داخێکم من لە تەمەنی 28 ساڵیدا دەستم بەسەر میسردا کەچی ئەو لە تەمەنی بیست و شەش ساڵیدا هێرشەکەی ناپلیۆن بەسەر میسر شۆکێکی شارستانی لەلای میسرەکان دروست کرد ئەوان بۆ یەکەمین جار بوو ببینن چاپخانەی پیتی عەربی لێوە دەربچێت هەر لەو کاتەوە گرنگیدان بە شوێنەواری فیرعونەکان دەستی پێکرد و بۆ یەکەمین جاریش ئافرەت بە سەرڕووتی بینرا ئەم شۆکە شارستانی محەممەد علی فەرمەڕەوای دواتری میسر هاندا هەڵمەتێک بۆ نوێکردنەوەی میسر دەست پێ بکات و لەو پێناوەشدا کەسانێکی زۆری بۆ دەرەوەی وڵات نارد تا زانست و زانیاری نوێ بەدەست بهێنن بەڵام بەداخەوە ئەوانی نێررانە دەرەوە بە ڕوفاعە تەهتاویشەوە کە شێخی هەڵمەتەکە بوو لە فۆبیای سەرسوڕمان بەرامبەر خۆر ئاوا بێبەش نەبوون و نەیانتوانی جیاوازی لە نێوان پێشکەوتنی مادی خۆر ئاوا و هەژاریان لە ئاستی بەها ڕۆحیەکاندا بکەن ئەو بەهایەنەی تەنیا لە کۆمەڵگەکانی خۆرهەڵاتدا هەن و بانگەواز بۆ ئەوە بڵاوکرایەوە کە پێشکەوتن لە لاسایی کردنەوەی خۆرئاوادایە، تەنانەت لە کارە خراپەکانیشیاندا. هێرشەکەی ناپلیۆن بۆ سەر میسڕ هۆشی توێژێک لە ڕۆشەنبیرانی ناوچە عەڕەبیەکان بە تایبەت لە میسڕ و شام بزواند و سەرنجی بۆ یەک ئامانجی داگیرکەران ڕاکێشا هەرچەندە ئەگەر لە ڕووکەشیشدا جیاواز بن ئامانجەکەشیان ئەوەیە ناسنامەی ئیسلامی خەڵکەکە بسڕنەوە و دواتر خێر و بێری وڵاتەکانیان بۆ خۆیان ببەن. لەم کۆتاییەدا ئەم وتەی ناپلیۆن بڵاو بکەنەوە ئەگەر فەرماندە سەربازەکانم وەک پابندی پیاوانی مسڕ بە ئاینەکەیانەوە پابندی بنەما سەربازەکان بن ئەو کات هەموو جیهان دەبێت بە مڵکی من ئەو قڕانەی هەڵیان گرتووە پێدەچی هێزێکی باڵای تێدابێت کە نەدەشکێت نەبەسەریدا زاڵ دەبیت بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیەش هاتینە کۆتایی ئەڵقەی دوازدەمی خوێندنەوەی کتێبی چیڕۆکە و بیرۆکە، تا ئەڵقەی داهاتوو بە خوای گەورەتان دەسپێرین کە سپاردە زایا ناکات، پێتان دەڵێین، السلام علیکم و رحمة اللە و برکاته.